الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيده والصلاة والسلام على حبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم عباد الله بتقوى الله وطاعته فاتقوا الله أيها المسلمون وكونوا مع الصادقين سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بە سەرتانا، لە خوا داوا ئەکەم عاقیبەتمان خێر بکا و لە هەموو ئافات و فیتنەیەک بمان پارێزێت. وتاری جومعەی ئەمڕۆ دوو بڕگەیە، بڕگەیەک دەربارەی ئەو پەتایەی کەوا لە وڵاتی چین بڵاو بووەتەوە، خۆپاراستن لێی، چونکە بە حوکمی هاتووچۆ وڵاتی چین هەرچەند زۆر دوورە بەڵام نزیکە و وتاری بڕگەی ئەساسی وتارەکەم لەسەر خۆشەویستییە لە بەینی پیاو و ژن، کوڕ و کچ پێش هاوسەرگیری ئایا دروستە یا دروست نییە بە یارمەتی خوا. سەرەتا بۆ خۆپاراستن لە هەر ئەنفلۆنزا و پەتایەک پێویستە ئینسانی مسوڵمان لە هەموو کەسێ زیاتر خۆی بپارێزێ چونکە ئیسلام دینی پاک و خاوێنیە وەکو دینی عیبادەتە لە شەو ڕۆژێکا پێنج جار ئێمە دەستنوێژەگرین لە هەفتەی جارێک ڕۆژی جمعان بەلای کەمەوە خۆمان دەشۆرین و ئەمر کراوە بە پاک و خاوێنی و بەکارهێنانی جلوبەرگی پاک و خواردنی پاک کە ئەوانە ئەسبابن بۆ ئەوەی کەوا ئینسان لە نەخۆشی پارێزراو بێ تێکەڵ نەکردنی ئەو کەسانەی کە تووشی نەخۆشی دەبن لەسەر پێشنیاری دکتۆرەکان بە عەیبی نەزانین بە شوورەیی نەزانین لە گوێیان بکەین شتێکی باشە و هەروەها محاولە بکەین خواردنی پاک بەکاربێنین محاولە بکەین وەرزش بکەین لە خۆمان دوور بگرین لە قەڵەوی و لە نێرگەلە و مەشروب و جگەرە و ئەوانە، چونکە ئەو ئەسبابانەی کە ئینسان تووشی ئەوانە ئەکەن زۆری ئەگەڕێتەوە بۆ ئەوانە. دوورکەوتنەوە لە هەر جێگایەک کە ئیحتیمالی هەبێت ئینسان تووشی ئەو بەڵا و موسیبەتە هەبێ، هەمیسان مەیشترسن، چونکە پێغەمبەری خوا ئەفەرموێ، تداووا ایها الناس ئەی خەڵکینە تەداوی بکەن ئەگەر نەخۆشکەوتن، فإن اللە ما أنزل داء إلا أنزل له شفاء أو دواء، هەر دەردێکە بێ لەم دنیایە خوای گەورە دەرمانی بۆ داناوە دڵنیابین، ئینجا لا سمح اللە ئەوانەی کە بە نەخۆشی دەڕۆن لە نەخۆشخانەکان بە نەخۆشی شێرپەنجە یا هەر نەخۆشیەکی تر تاعونە یا پەتایە، لە لایەکی ترەوە ئەگەر دەسەڵاتی دکتۆری لەوە مەیوس بوو کە چارەسەری بکا ئەبێ موسڵمان دڵی خۆش بێ کە پلەی شەهیدی هەیە پێغەمبەری خوا فەرموێ هەرکەسێ لە ڕێی خوا جەنگ بکا و بکوژرێ شەهیدە، هەر کەسێ لە بەر خوا لە ماڵ دەربچێ و بمرێ شەهیدە، ئەوەی بە تاعوون بمرێ شەهیدە، ئەوەی بە نەخۆشی ناوسک بمرێ شەهیدە، ئەوەی کەوا بسووتێ یا غەرق بێ یا شاخێک یا بینایە بڕووخێ بە سەریا شەهیدە، ئەمە یەکێکی ترە لەو یەعنی مادە دڵخۆشکەرانە. خاڵێکی تر لە دوعا غافڵ نەبین، هەمیشە دوعا بکەین بپاڕێینەوە لە خوا. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەیانی و ئێوارە اللهم انی اسئلک العفو والعافیة فی الدنیا والآخرە خوای داوای لێ خۆشبوونت لێ یەکەم داوای لە شتاقی لێ یەکەم لەبەرەوە دوعاش بە هەند بگرین خۆمان پارێزین بۆ ئەوەی هەم خۆمان و هەم وڵاتمان لەو مەوزوعانە پارێزراو بین بەڕاستی دوعا بکەین ئەم هەرێمی کوردستانە هیچ پەتایەکی پیس ڕووی تێ نەکات چونکە بەڕاستی ئێمە لە حاڵەتی تەبیعیە دکتۆری باشمان هەیە خەسەخانەی باشمان هەیە خەڵکی باشمان هەیە بەڵام لە عینی کاتا دەرمانی خراپ و ئینسانی نەفز نزمی بازرگان کە توجارت ئەکا بەسەر ڕۆحی خەڵکەوە و ئەکاکەوا زۆر جار ئێمە عەزیزانمان گیان لەدەست بدەن بۆیە دوعا بکەن خوای گەورە هیچ پەتا و ئافاتێ ڕوو نەکاتە ئێمە وەکو ئینسانیەتیش لەگەڵ شعبی صینیە ئێمە لە ئینسانیەتە یەکین هەمومان لە ئادەمین و باوکی هەمومانە دوعاکەین خوای گەورە یارمەتیان بدا کۆنترۆڵی بکەن و بڵاوە نەکا بۆ گەلانی دنیا چونکە بەڕاستی ئینسان ئەبێ لا یجریمەنەکم شەنەئان قوم علی الا تعدیلو نابێ ڕقواو لێ بکا کەوا عادل نەبی ئێمە بێ بزانین وڵاتی سین ئەوەی کە وڵاتی سین کردوێتی بە مسلمانان لە تورکستان نە ئەمریکا نە ئیسرائیل نە ئەوروپا نەی کردو بە مسلمان بەڵام هیچیشی لێ نازانین ئێستا هەزاران مسوڵمان لە سینا لە زیندانان بەڵام لەگەڵ ئەوە ئەبێ ئینسان ئینسان بێ کاتێ ئینسانێک لێ ئەقۆمێ وەکو ئینسان عەتفی بۆی بجوڵێ کاتێ مسلمانی لێ ئەقۆمێ وەکو مسلمان محەبەت و عەتف و بۆی بجوڵێ کاتێ خزمێکت لێ ئەقۆمێ هاوزمان و نەتەوەکەت لێ ئەقۆمێ هەر کەسێکیان بەشی خۆی بدەیت ئەو ئەندازەیە ئیکتیفاکەم یەمە سەر مەوضوعێک کە زۆر داوام لێ کراوە کە باسی بکەم بۆیە منیش لەم جمعەیە یا لە جمعەی داهاتویش ئەگەر توانیم حەقی خۆی بدەمێ زۆر جار ئەبیسین ئەڵێن فلان فلانی خۆشەوێ خۆشەویستیەکی پاک چەند ساڵە پێکەوەن یعنی ئەوە حتا لە ئەهلی مزگەوت لەوانەی ئەوانەی نوێشخێنن ئەو کچانە ئەو کوڕانە کە ئەهلی ڕۆژو جومعەو جەماعەتن هەیان بێ عەلاقەی هەبێ لەگەڵ جنسی بەرامبەری و لەوانەیە بە دروستیشی بزانێ لەوانەیە بە شیاوی بزانێ وابزانێ هیچی نەکردووە بۆی تیشکێ بخەینە سەر ئەمە خۆمان پارێزین لەوەی کەوا ناشەرعیە نادروستە و ئەو زیانانەی کەوا لەو بەرنامە دەکەوێتەوە من پرسیاری ئەەکەم ئەڵێم باشە ئەگەر کوڕێک کچێکی خۆشەوێ چەند ساڵە پەیوەندی بە یەکۆ هەیانە، تەلەفونی، بە نامە، بە یەکتر بینین، بە سەردان، لە دراوسێتی، لە لە چی لە چی. باشە بۆ نایهێنێ؟ ئەگەر پەیوەندی پاکە بۆ ئەم کوڕە خوازبێنی ئەم کچە ناکا؟ بۆ هاوسەرگیری لەگەڵا ناکا؟ ئەڵێن ئاخر زروفیان تەواو نییە ئیمکانیاتیان نییە پارەی نییە ئەوە یەک دوو تەلەبەیەن هەردووکیان ئەخوێنن ێ باشە کەواتە مادەم ئیمکانیاتیان نییە نابێ بیر لە مەوزوع بکاتەوە وەکو وایە من بڕم بۆ بازار شت بکڕم پارەم پێ نەبێ دەی ئەبێ نەڕم بۆ بازار ئەسڵ وایە وەکوایە من بڕم بۆ کولەی طب و بەڵام پەنجایشم نەیە نابێ دەی ئەبێ نەڕم ئەبێ ئینسان عاقڵ بێ لەم مەوزوعە. مادەم پارەت نییە، خانووت نییە، خوێندنت تەواو نەکردووە، ئەتەوێ خوێندن تەواو بکەی، کەواتە ئێستا زەمان زەمانی خوێندنە، زەمانی حوبحوبێنە و خۆشەویستی نییە، بە هەموو گەنجێکی مسوڵمانی ئەڵێم بە کوڕ و بە کچییەوە، بە هەموو پیاو و ژنێکی مسوڵمانی ئەڵێم. نا ئەڵێ وەڵا هەموو شتێکم هەیە بەس باوکی کچەکە ڕازی نابێ یا دایکی یا براکەی ڕازی نابن. خۆی ئەسڵ وایە واتو البیوت من ابوابها تۆ بێ لە دەرگاوە بێیتە ماڵ نابێ لە پشتەوە لە سەر دیوارەکەەوە باش بیتە ئەم دیو واتو البیوت من ابوابها یعنی چی یعنی ئەگەر کەسێک کوڕێک یا کچێک دڵیان یەکی گرت دوایەوەی دڵنیا بوو کە ئەم ئافرەتە خوازبێنی بەسەرەوە نییە لە ڕێگەی پرسیارەوە خوازبێنی کەری نییە، بە شوو نەدراوە، مارە نەبڕاوە و ئافرەتێکە، سن و ساڵیان لە یەکەوە نزیکە، هاوکوفئن، عەقڵ و عیلمیان لە یەکەوە نزیکە، زۆر زۆر پێویستە خێرا یا دایکی یا کەسێک بنێرێ بۆ ئەو ماڵە بڵێ من ئێوە کچێکتان هەیە ئەزانم ئافرەتێکی بەڕێزە و بە حورمەتە منیش لەبەر خاتری و حەزەکەم لەگەر بنەماڵەیەکی وەکو ئێوە هاوسەرگیری بکەم هاتوینەتە دەرماڵتان یا جوابی لێ گێرنەوە یا ئەڵێن پەلەمان لێ مەکە ئەگەر جوابی گێڕایە جوابیان گێڕایە وتیان فەرموون موبارەکە ئەگەر وتیان ناگونجێ ئیتر ناگونجێ کە وتیان نابێ مەڵێ بۆ لا تسألوا عن أشياء تبدى لكم تسؤكم ئەو حەز ناکا بە خزمایەتی تۆش حەزمەکە ئاخر مامەسا ئێمە یەکمان خۆشەوێ ئێمە چەند ساڵە بە یەکۆین ئاخر ڕێگاکە و غەڵەت بوو ئاخر لە دەرگادانەکەت غەڵەت بوو تۆ لە پێشەوە ئاشەکەت ناتەوە ناوەتەوە دوای ئەڕۆی پرسەکەی نا ئەبێ لە پێشەوە کە کە دڵت ئەو ئافرەتەی گرت یا و ئافرەتە دڵی ئەو کوڕی گرت هەوڵ بدرێ محاوەلە بکرێ بە ڕێگەیەکی شەرعی کوردی عەشایریانە پاک خوازبێنیکی شەرعی لەو عایلەیە بکە ئیتر کە وەعدیاندا ئەڵقەیەکت کردە پەنجەی بوو بە دەزگیرانت ئەتوانی ماوەیەکیش لێی بۆسی شەش حەو مانگێک ئەگەر نەکرا ساڵێک لێی بۆسی تا ئیشەکە تەواوەکەی تا خوێن ئەخی امتحانی ئەخیرە دەی ئەمە قەی ناکا بەڵام هەر وەڵایەکمان خۆشەوێ و بەیەکەوەین و حبێکی پاک ئەمە لە عقڵا ڕێگەی نابێتەوە لە دینیشا ڕێگەی نابێتەوە ڕێگەی نابێتەوە دوو حاڵەت هەیە دەبێت لە یەکتریان جیا بکەینەوە یەکیان پێڵێن حبی مەشاعر هەست شعور یەکیان پێڵێن حبی سلوک و هەڵسوکەوت حبی مەشاعر حبی حەقیقی و عقلانی و ڕاستە مەسەلەن کوڕێک ئەڵێن ماڵی فلانە کەس کچێکیان هەیە یا دراوسێیانە خۆی ئەیبینێ ئەیبینێ یا بۆی باسەکەن ئەڵێن کچێکیان هەیە ئەوەنە بەڕێزە ئەوەنە ڕێک و پێکە ئەوەنە محتەرەمە ئاوایە و ئاوایە ئەم کوڕە لە قەلبیا محەبەتێک یە مافرەتە دروستە بێ یا لە لای کچێک باسەکەن ئەڵێن ماڵی فلانە کەس کوڕێکیان هەیە ئاوا و ئاوا بەڕێز و محتەرەمە و ئەوانە لە دڵی ئەو کچە خۆشەویستیە دروستە بێ ئەوە پێڵێن حبی مەشاعر و ئیحساس حبی عقلی و ڕاستەقینە ئەوەیە دوایی بزانین چی ئەکرێ دەربارەی ئەی حبەکەی تریان چییە حبی سلوک تێکەڵی هەڵسوکەوت بە عملی کردن ئەمەیان لە ڕاستیە حب نییە ئەمە ئیسیغلالکردن و مسەخەرکردن و ژێربارکردنی بەرامبەرە بۆ ئەوەی ئیسیفادەیەکی لێ بکە بێ ئەوەی کەوا نیازی ئەوەی هەبێ کەوا هاوسەرگیری لەگەڵا بکە لە حیاتیا و ببنە شەریکی حەیات و ببنە دایک و باوکی مناڵ، بۆیە ئەمەیان زۆر جار زەرەری گەورەی یاوە لە کۆمەڵگا. هەر حاڵەتەی قسەی خۆی هەیە. ئێمە کارمان بەو کەسانەوە نییە، یانی دوو دوو قسەیەک هەبێ ڕوونی بکەمەوە پێشتر. ئێمە قسە بۆ موسڵمانەکەین. لێرە لە دەرەوە لە ماڵ لە بازاڕ ئەوەی کەوا موسڵمانە پابەندە بە ئەمری خوا بە دینی خوا بە قورئانی خوا بە پێغەمبەری خوا من قسە بۆ ئەوە ئەکەم ئەوەی گوێ ناداتە دین یا دینی نییە یا مەبدەیەکی تری هەیە دژ بە دینە ئێمە قسەمان لەگەڵ ئەوان نییە چۆن ئەکا و چی ئەکا ئەوە ئیتر خۆی و خوای خۆی لە قیامەتا چۆن مامەڵەی لەگەڵا ئەکا بەس من قسەم ڕوی دەمم لە یا ئەیوهە الذینە ئامەنو ئەیوهە المسلمونە لەبەرەوە بێ ئاگامان لێ بێ تۆ کە مسڵمانی تۆ کە ئیمانداری پابەندی بە دین ئەی کوڕ ئەی کچ ئەی پیاو ئەی ژن ئەبێ ئاگاو لێ بێ دینداری نوێژ نیە سبحان اللە نیە دینداری خوا فەرمێ یا ایها الذین آمنو ئیمانداران ادخلو فی السلم کافە بە تەواوی بڕۆنە ناو ئیسلام یعنی جزئێکی وەرمەگرە واز لە بەعزێکی بێنی ئەوەی لەگەڵ نەفستا بگونجێ بیکەی ئەوەی لەگەڵ تا نەگونجێ وازی لێ بێنی و پشت گوێی بخەی نا ئەبێ هەمووی وەربگری خوای گەورە باسی موسا پێغەمبەرمان بۆ ئەکا یوسف پێغەمبەر ئەوە حبی شعور و ئیحساسە لەگەڵ ژنەکەی عەزیزی میسر یوسف کە پێغەمەری خوایە بەڵام گیراوە فرۆشراوە ئێستا لە قەسرێکایە ئافرەتێکی تایە ژنی ڕیز و زەرای ئەو وڵاتەیە بەڵام لە لە نەتیجەی هەڵسوکەوت و تێکەڵی و بینین و جوانی یوسف و مامەڵەی یوسف ئەم ئافرەتە تێکەڵە بێ دڵی ئەم کوڕە ئەگرێ دوایەوە ئەیەوێ ئەم سلوکە بیگوازێتەوە بۆ عمل بۆ ئیشێکی نەشیا و ناشەرعی بۆیە داوای لێ ئەکا دەرگای لێدا ئەخا ئەڵێ خۆمم بۆ ئامادە کردووی هەیتەلەک بەڵام خوا یوسف ڕزگارەکا ئەو هەموو دەرگایە ئەو هەموو تەڵەوت داوە بۆی ناوەتەوە خوا ڕزگاریەکە کە ئەوە ئەوە سەرمەشقی گەنجی مسلمانە گەنجی مسلمان ئەبێ یوسف مامۆسا و سەرمەشقی بێ ئەگەر زڵێخاکانیش بانی بکەن ئەگەر زۆری بۆ بێنن ئەبێ یوسف ئاسا خۆی دەرباز کا بڵێ معاذ اللە انه ربی من چۆن خیانەت لە کەسێ ئەکەم چاکەی لەگەڵا کردووم ڕێزی لێ گرتووم چۆن خیانەت لە خوا ئەکەم ئەمە هەڵسوکەوتێکە کە زۆر ئافرەتی ئەم ڕۆژە تێیەکەوێ و زۆر گەنجی ئەم ڕۆژە تێیەکەوێ و سەریشی لە خراپەوە دەرەچێ پەنا ئەگرم بەخوا خۆ یوسف غەریب بوو، بەڵام نا، هەستی بە ڕەقابەی خوا کرد، خوای لەگەڵایە و ئاگای لێیەتی، لەبەرئەوە خۆی پاراست و خوایش پاراستی. جۆری دووهەم، حوبی ئیحساس و مەشاعر، کاتێ کە حەزرەتی موسا لە وڵاتی میسر ڕا ئەکا، لەبەرئەوەی بە هەڵە پیاوێکی کوشتووە، ڕێ ئەکەوێتە وڵاتی مەدیەن، لەم مەدێنە ئەبینێ خەڵکی یەک تیرە و تایفەیەکی زۆر لەوێن حەیوان ئاوەدەن لەسەر بیرێ دوو ئافرەتیش کۆمەڵێ مەڕیان پێیە حەیوانیان پێیە بەری حەیوانەکان ئەگرن بۆی تێکەڵ بە خەڵکەکە نەبێ ئەمیش ئەم وەزعە ئەبینێ ئەم پیاوی قەوی قەوی ئەو ئاوە با ئەو ئاوە بە ئەمانش لێرەوە لەو دوورەوە هەر سەیرەکەن ئەڕاتە پێشەوە ئەڵێ ئەوە ئێوە خێرەوە حەیوانەکانتان ئاو نادەن ئەڵێ وەڵڵاهی ئێمە ناتوانین حەیوانەکانمان ئاو بدەین تا هەمووی نەڕوا چونکە ئێمە وەکو ئەوان توانامان نییە ئەوە یەک دوو باوکیشمان پیاوێکی پیرە بۆی خۆمان بەلای حیوانەکان و شوانیشمان دەست نەکەوتووە ئیتر موسا لێرە هەستی ئەجوڵێ مەشاعری موسا ئەجوڵێ حەیوانەکان ئەباتە ئەو لاوە هی خەڵکەکە حەیوانەکانیان بۆ ئاوەدا دوایی ڕاییان نەکا و دووریان نەخاتەوە ئینجاچێ لە بن دارێدا ئەنیشێ ئەڵێ خوایە ئەم خەیرە چی بوو تۆ کردو بە نسیبی من و عالم غەریبی و لە مانوێتیە من محتاجی تۆم ئەی خوایە من بەبێت و ئیشم ناڕۆ ئەی خوایە ئەم هەستەی کەوا موسا بەرامبەر بەم دوو ئافرەتە حب نییە سۆزێکە بەزەیی پێیانایەتەوە ئەیانبینێ کە ئەمانە پێویستیان بە یارمەتییە بەڵام لە عینی کاتا غیرەتی ئەم ئافرەتانەش ئەبینێ بۆیە تۆزێکی پێچێ ئافرەتەکان ئەڕۆنەوە بۆ ماڵەوە یەکێکیان یەت وجاءت إحداهما على استحياء زۆر بە شەرمە و بە شکۆوە دێ چاکەیەک لەگەڵا کردوین باوکم ئەوێ جەزاو باتەوە بالفعل ئەڕوا بۆ ماڵەوە لەوێ ڕێزی لێ ئەگرن نانی ئەدەنێ ئاوی ئەدەنێ ئەڵێ موسا دەنگ و باسی تۆ چیە بۆ گەشتویتەتە ئێرە قسەکەی خۆی بۆ گێرێت ئەڵێ ئیتر مەترسە تۆ لە زاڵمان و بێدینان ڕزگار بووە شوێنەکەت ئەمن و ئەمانە ئەڵێ باشە بۆ کوێ ڕووی ئەڵێ وڵات سەری خۆم هەڵگرتووە ئەڵێ ئەتوانی شوانیم بۆ بکەی بەلای ئەو مڕانەوە بی لە باتی کچەکان ئەڵێ بەڵێ ئەڵێ دەی یا هەشت ساڵ یا دە ساڵ شوانیم بکەی کچە لەو کچانە دەدەمێ یەکێ لەو کچانە دەدەمێ حەزرەتی موسایش قبولێکە ئەڵێ ڕازیم هەر کامێکیانم تەواو کرد هەشتەکە یادەکە بەڵام تخوا زۆرم لێمەکە ئەوەی لە تو ئەناما بوو هەر ئەوەکەم ڕێکەون و کچەکەی لێ مارە ئەبڕێ و ئەبێ بە حەڵاڵی و ئەبێ بە شوان و لە ماڵی خەزورەیە و لەگەڵ خێزان و ژن خوشکەکەیە ئەڕواویەت و ئەمانە دە ساڵەکەیش تەواوەکات پێغەمەری خوا فەرمی دە ساڵەکەی تەواو کرد نەگەشتەکە ئەمە ئەگەر ئینسان بە دوای پاکا بگەڕێ پاک یەخەیەگرێ ئەگەر بەدوای پیسیشا بگەڕێی پیس یەخەت ئەگرێ بەڵام نەتیجەکەی خراپە و خوا پەنامان با و خوا مانپارێزێ نمونەیەکی ترمان هەیە لە سیرەی پێغەمەری خوادا صلی الله علیه وسلم گەنجی مسلمان کوڕ و کچی مسلمان ژنی مسلمان پیاوی مسلمان ئەبێ ئاگای لێ بێ خەدیجەی کچی خوەیلت کە قورەیشیە ئامۆزای پێغەمەری خوایە زۆر جوانە بێ زۆر دەوڵەمەنە بێ یەکەم بنەماڵەی قورەیشیشە بێ زۆر گەنجی قورەیشی داوایەکەن بەڵام ملیان پێنادا پێشتر شووی کردووە بەڵام ئێستا خەریکی کار و کەسابەتە لەبەرەوەی کە جوانی و پێکەوتوی و ماڵ و نەسەب و هەمووی کۆبووەتەوە خەڵک زۆرێن بۆ خوازبێنی نایکا کاروانی هەبوو ئەینارد بۆ تیجارەت و بازرگانی وەکو خەڵک ئێستا ئەچێ بۆ دوبەی و ئیمارات و ئەچێ بۆ سین و ئەچێ بۆ ئەڵمانیا و کوێ کوێ ئەوانیش ئەچون بۆ یەمەن و ئەچون بۆ شام کاروانێکی ڕێخست بەندەیەکی هەبوو ناوی مەیسەرە بوو مەیسەرە وتی بڕۆ محەممەدم بۆ بانکە بانی کروتی محەممەد ئەتوانی لەگەڵم کاروانەی منا بڕۆی تۆ لەگەڵ ئەبو تالیبی مامتان ڕۆشتو یەک دوو جار سەفەری کردو ئەتوانی لەگەڵ ئەم کاروانا بڕۆی ئەم توجارەتەم بۆ بکەی و بیێنیتۆ وتی بەڵێ ئەتوانم کەوتنە ڕێ و ڕۆشتن ماڵەکەیان فرۆشت قازانجیان کرد هێنایەوە باریان خست و ئەو ڕۆشتەوە بۆ ماڵی خۆی ژنەکە خەدیجە مەیسەرەی بان کرد کوڕەکەی بان کرد وتی ئادەی وەرە پێم بڵێ لەم سەفەرە ئەم محەممەدە چۆن پیاوێک بوو ئەخلاقی، هەڵسوکەوتی، تەماحی چی بوو؟ بۆی باس کرد، وتی، لە قیمایە کەس نییە بیگاتێ. بۆیە خەدیجە لە ڕێگەی ژنێکەوە داواکا لە پێغەمبەری خوا کە مارەی کا، ژنێک بە ژنێ ئەڵێ بڕۆ لای محەمەد باسی منی لا بکە بزانە نامخوازێ، ئەو ژنەیش ئەڕوات لای پێغەمبەری خوا فەرموێ تەبعەن پێغەمبەر نەبۆ بە پێغەمبەر پانزە ساڵی ترە بێ بە پێغەمبەر ئیسا بیست و پێنج ساڵ تەمەنێتی خەدیجە چل ساڵ تەمەنێتی ئێستا کێ بێوە ژنیشە ژنەکە بە پێغەمبەری خوا ئەڵێ ئەو بۆ ژن نایەنی ئەڵێ جا نە پارەم هەیە نە ماڵم هەیە نە باوک نە دایک هیچ شتێکم نییە ژن بەچی بێنم ئەڵێ گەر کەسی هەبێ هەمووی ئەوانەی هەبێ ئامادە بێ بیێنی ئەڵێ کی ئەڵێ خەدیجە ئەڵێ جا خەدیجە شوەکا بە من ئەوەم کەڵ خەڵکەی ڕەت کردوێتەوە ئەڵێ من وازانم شوەکا بە تۆ ئەڵێ دەبڕۆ خوازبێنی بکەم ئینجا ئەڕاتەوە خوازبێنی خەدیجەکە بۆ پێغەمەری خوا و خەدیجەش قبوڵیەکە و ئیتر ئەبن بە هاوسەری یەک ئەبن بە باوکو دایکی مناڵەکان هەموو ماڵی لە پێناوی خوا و دینی خوا بۆ سەرخستنی پێغەمەری خوا سەرفەکە ئەمە لە چیوە بوو ئەیکوا خۆشەویستی مامۆسا پێغەمەری خوا تا مرد صلی الله عليه وسلم تا مرد خەدیجەی لەبیر نەیەچوو هەموو جارێ باسی خەدیجەیە کرد باسی گەورەی خەدیجەیە کرد خاتو عایشەی دایکمانەی پێغەمەری خوا پیرێژنێک بوو نەبرایەوە فەرمی نابرێتەوە هەرگیز نابرێتەوە کەس نەبوو وەکو خەدیجە کاتێ خەڵک ئیمانی پێ نەیام کافر بوو ئەو ئیمانی پێنام وتیان درۆکەی ئەو فەرمی ڕاستەکەی بە ماڵەکە یارمەتی دام خوا مناڵی لە خەدیجە پێدام هەر کاتێ حەیوانی سەر ببڕایە ئەی ئەو پشکە گۆشتە بەرن بۆ پیرەژنە ئەوە ڕەفیقی خەدیجەی خێزانمە وەفا خۆشەویستی ڕاستەقینە نەک حب حبێنەی درۆینە نەک توتی ئاسا بە درۆوە خیانت لە یەکتری کردن و ئەوانە ئەوەی کە ئێستا لە بازارڕا ئەبینین لە فلیمەکانە ئەیبینین لە کۆڵانەکانە ئەیبینین لە فەیسبووکە ئەیبینین و ئەیبیسین زۆرێکی دەستبڕینە، فێڵکردنە، چەواشەکارییە. ئەمە قسەی من نییە. چوار توێژینەوە کراوە لە جیهانا، چوار توێژینەوە لەسەر خۆشەویستی بەر لە زەواج و هاوسەرگیری، بەر لە دەستگیرانداری. کابرایەکی ئەمەریکی، کابرایەکی فەرەنسی عەفوەن کە ناوی، سۆڵ جۆردۆنە ئەم پیاوە ئەڵێ ئەڵێ عالمێکی کۆمەڵناسی فەرەنسیە سۆڵ جۆردۆن ئەڵێ لە سا هەشتا و پێنجی هاوسەرگیری ئەوانە فەشە لێنێ کە بە حب حبێنە بە یەکتریەگەن و بەر لە زەواج هەموو شتێ تەواوەکەن و دەیبڕنەوە لە سا هەشتا و پێنجی ینی پانزەی لەوانەیە نەجاحەت بێنێ دیراسەیەکی ئەمەریکی پرۆفیسۆر ئەپشتاین کە سایکۆلۆجی خوێندووە لە کالیفۆرنیا ئەڵێ خۆشەویستی بەر لە زەواج لە سەرەتادا لە قیمایە کوڕێک کچێکی خۆشەوێ کاتێ ئەوێ یعنی بیگوازێتەوە ڕێژەی خۆشەویستی لە ئاستەوە، بەڵام کاڵێک کە بردیە ماڵەوە وردە وردە گێچەکە دابەزێ تا یەتە سەر سفر یا هەر نامێنێ یا دەرەجەیەکی کەمی ئەمێنێ چونکە لەوێو پێش بە فەریکەیی هەموو شتێکیان تەواو کردووە هەموو شتێکیان خواردووە هیچ قسەیە نەماوە ئیتر بیکەن کوڕێکی گەنج لە پیاوێکی پرسی بوو خاڵە تی بەڵێ وتیەوە چەند ساڵ عمرتە وتی حەفتا ساڵە وتی چەند ساڵە لەگەڵ خاڵە ژنا بەیەکۆی وتی پەنجا ساڵە بەیەکۆین وتی یەکتان خۆشەوێ وتی ئەرێ وەڵا وتی باشە باسی چی یەکەن ئەم پەنجا ساڵە وتی وەڵا بە قوربانە بم هەموو نیوەڕۆی قسەی تازە دروسە بێ هەموو ئێوارەی قسەی تازە دروسە بێ هەموو شەوێ قسەی تازە دروسە بێ ئەسڵەن خۆشەویستی ئێمە لەو ڕۆژەوە کەوا دەسی باوکی ماچ کردووە مارم بڕیۆ لەوە دەسی پێ کردووە لەبەرەوە هێشتا نەگەیشتۆتە لووتکە ڕۆڵە گیان بەسینەکەی ئێوە لە لووتکەوە دەسی پێ کرد وردە وردە پاتری مۆبایل کە ئەمرێ هەچەندە دێ لە شەحن بەشی دوو دەقەناکە یەکسەر دابەزێتەوە زۆربەی ئەو گەنجانە وایان لێ قۆماوە. دیراسەی سێیەم لە کوەیت کراوە، لە دوەلی خەلیج، دکتۆرە نوریە الخرافی لەسەر نەوەد حاڵەتی تەڵاق کردوێتی، نەوەد حاڵەت یانی نەوەد ژن و مێرد کە جیا بوونەتەوە لە یەکتری، ئەڵێ ئەمانە لە سەدا پەنجای بە خۆشەویستی بەر لە زەواج یەکیان گرتووە، کەچی ئەوەش نەتیجەی کارەکەیانە، خوای گەورە بمان پارێزێ و ئەمانە. چوارەم لە سعودیە کراوە، ڕێژەیەکی بەرزی تەڵاق لە نێوان ئەوانایە کەوا، بە عاتیفە و سۆزی درۆینە یەک ئەگرن و یەکیان خۆشەوێ بەر لە زەواج دەرەچن ئەم لا ئەکەن ئەو لا ئەکەن ڕەسم ئەگرن ڤیدیۆ دەرەکەن ئەینێرێ بۆ ئامۆزاکەی ئەینێرێ بۆ ئەمریکا ئەینێرێ بۆ فەیسبوک بڵاوی ئەکاتەوە دوایی سەری لە هیچەوە دەرەچێ بۆیە ئەو پیاوە ئەڵێ ئەڵێ زۆربەی ئەوانەی لەو ڕێگەوە زەواجەکەن دوایی گومانیان بۆ دروستەبێ بەرامبەر بە یەکتری پیاوەکە ئەڵێ باشە ئەم ئافرەتە من کە بانگم کرد یەکسەر هات معلوم ئێستا خەڵکی تریش بانگی کە هەرچەند ژنی منە وعد بەوانیشەدا ژنەکەیش ئەڵێ ئەم کوڕە من کە بینیم دوو قسەی خۆشم بۆ کرد تەسلیم بوو دیارەگەر کچێکی تریش وای لەگەڵا بکە لەبەرەوە ئەم بیاردەی من معلوم علاقەی هەیە لەگەڵ دەیان کچەکەیش پیاوەکەش هەروە ئاڵێ ئەڵێ ئەو گومانە حیاتیان تەدویرەکە و ژیانیان هەڵەتەکێنێ کەواتە هەمویان ئەڵێن ئەڵێ زەواجی تەقلیدی تەقلیدی ئەگەر بیکەم بە کوردێ بێ بە عەشایری عەشایریەکەی خۆمان ئەڕۆی تەقە دەی لە دەرگا داوای کچی فلانە کەسەکەی بینیوتە لەوانەیە نەو بینی بێ بۆیان باس کردووی یا بینیوتە لە ڕێگا لە مەکتەبا بینیوتە لە ناو لە ڕێگەی باخ و ئەوانە بینیوتە ئەخلاقی، دینی، بنەماڵەی، هەستی، برای، خاڵی، مامی هەموو ئەمانە ئەزانی ئینجا چی داوای ئەکەی دوایی لەگەڵ برای لەگەڵ باوکی لەگەڵ دایکی لەگەڵ کەسێک دوو بە دوو دانیشن قسەیەکەن بە یەکەوە یەکتری ئەبینن بیرو ڕا ئەگۆڕنەوە دوایەوە نەتیجەی ئەوە ئەبێ ئەو هەموو باوک و دایکە بەڕێزە ئەو هەموو کوڕ و کچە بەڕێزە ئەو هەموو عایلە شەریفەی کەوا لە دنیا هەیە لە دنیا هەیە لەوە زیاتر وەختان ناگرم بەم ئەندازە کۆتایی بە وتاری جومعەکەم ئەهێنم، لەخوا داوا ئەکەم هەموو لایەکمان عاقیبەت خێر کا، نەخۆشەکانمان شیفا بدا، ئیسڵاحی حاڵمان بکا، لە پەتا و لە بەڵا و لە ئافات و موسیبەت، لە دینمان و لە ژینمانا بمانپارێزێ. خوای پەروەردگار داوات لێ ئەکەین لە مردووەکانمان خۆش بی، نەخۆشەکانمان شیفا بدەی، ئیسڵاحی حاڵی گەنجەکانمان بکەی. یا رب العالمین هاوسەرگیری حەڵاڵ لە ناومانا زیاد بکەی یا رب العالمین بەد ڕەوشتی دوور خەیتەوە نەیەنی لە ناومانا خوایە بە ناوی پیرۆز داوات لە یەکەم ڕەحم بە هەموو لایەکمان بکەی بەڕێزان جمعی پێشوو قسەیەکم کرد دەربارەی مزگەوت حەزم نەکرد عەزیەتان بەم وتم بەشکم ئەمە خوایە مسلمانێک دەربارەی ئەو زەوی لە پاڵ مزگەوتان دوو پارچەن سێسە و تقریبان پێنج مەتر زەویە نووساوە بە مزگەوتەوە وتم بیکڕین بۆ مزگەوت بۆ پێویستی مزگەوت ئەگەر بۆمان بکرێ بۆ شوێنی ئافرەتان کەوا زۆر ژن حەزەکەن جومعان لێرە بکەن یا دەرس و دەورێ ئەوانە بەڵام ئەندازەیەک پارە هاتووە نزیکەی بیست و دوو وەرەقە لەگەڵ دوو ملیۆن دینار لە جمعی پێشوو تا ئەم بەیانە پارە هاتووە گەیشتوتە دەسی من بەڵام زۆری ماوە دوو دەفتەرونی و زۆری ئەوێ ئەوەش کەوتم هەزاری و ئەوانە مەبەستمەوە نییە هەزار بەکەم بزانم مەبەستم ئەوە نەبوو مەبەستم ئەوە بوو کە بەشکم ئەمە خوایە مسڵمانێ بڵێ مامۆستا ئەوە پەنجا وەرەقە یەکێ تر بڵێ ئەوە سی وەرەقە ئەوە دەفتەرێ هەیە حەفتا دەفتەرە دا بە مزگەوتێ من بۆیە ئەو قسەم کرد ئەگینا دوو سەد و پەنجا یەک بە کەم نازانین پێغەمبەری خوا فەرموویە هیچ خێرێک بە کەم مەزانن دووهەم بۆیەش حەزم نەکرد جمعی پێشوو ئەم بانگاوازە بکەم چونکە خەڵکانێک لە دوورەوە هاتبوون بۆ ئەم مزگەوتە بۆی بانگاوازیان بۆ بکەم و ئەوانە وتم تێکەڵیە دروسە بێ ئەگەر من بیکەم لەوانەیە خەڵک وابزانێ ئەوە هینەکەی مزگەوتە لەبەرەوە حەزم نەکرد ئەوانیش تووشی گوناح بن و ئێوەش پارەکەتان جێگەی خۆی نەگرێت جا ئەم جمعەیە لە ناعیلاجی و لە ناچاریە داوا ئەکەم چەند کەسێکمان داناوە لە هەر سێ دەرگاکەی مزگەوت ئەوەی لە دەستیە لە هاوکاری لە یارمەتی بۆ ئەوەی ئەو ئەرزانە بکرین بۆ مزگەوت و